والصلاة والسلام علی سیدنا محمد وعلی آله وأصحابه اجمعین ئیماندارانی بەڕێز و خۆشەویست میوانانی ماڵی خوای پەروەردگار سەلام و ڕەحمەتی خوای گەورە لەم کاتە پیرۆزەدا لەم ڕۆژی مبارەکی جمعەدا بەسەر ئێمە و هەموو ئەهلی قیبلەدا بڕژێ ئینشاء اللە خوای پەروەردگار ڕەحمەتی خۆتمان بەسەرا بڕێژی لە گوناهەکانمان خۆشبی دەرەجەی قیامەتمان بەرزکەی عاقبەت خێرمان کەی خوای پەروەردگار لەم ساتە موبارەکاندا لێت دەپاڕێینەوە شیفای نەخۆشەکان بدەی خوایە بارانی پەڵەی بە ڕەحمەتمان بۆ بنێری آمین والحمدللە یاڕەبی خوای پەروەردگار ئەم وتارانە پێشکەش دەکەین ببێتە ڕووناکی بۆ دڵ و دەروونی خۆمان و مایەی هیدایەت بۆ ئەو کەسانەی کە بە هەڵە لەم قورئانە حاڵی بوون و خوایە ڕێنمای بێ بۆ ئەوانیش خۆشەویستان وتاری جومعەی ڕابردوو لە وەڵامی حەملەیەکی ئیعلامی ناو کوردستانی خۆماندا بە تایبەت و بە جیهانیش بە گشتی، باسی ئەوەمان کرد کە ئەم قورئانە ناحەزانی نەیارانی بەردەوام لە هەوڵی ئەوەدان کە ڕەگ و ڕیشاڵی دەربێنن، کە ئەوەیان بۆ نەکرا هەوڵی گومان خستنە ناویەوە دەدەن، گومان بخەنە دڵی تۆی ئیماندارەوە، جا ئەم بەرنامەیە گەلێک کۆنە، با بچینە خزمەت قورئان بزانین قورئان چیمان لەو بارەیەوە بۆ باس دەکا وتاری ئەمڕۆ تەکمیلەی وتاری جومعەی ڕابردووە بە پشتیوانی خوای تاک و تەنها هەندێکی تر لەو بابەتە ڕوون دەکەینەوە خوای گەورە لە قورئانی پیرۆزدا باسی ئەو کاتەمان بۆ دەکا کە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم وا قورئان ئەو کەلامە جوانە ئاسمانیە کە دەستی مرۆڤ و وشەی مرۆڤی تێدا نییە بۆ ئەو خەڵکە دەخوێنێتەوە لە شاری مەککەدا کافرەکان سەریان سوڕماوە، ئەگەر بێتو ئەم قورئانە جێگیر بکرێ ئەوان پلە و پایەکانیان لە دەست دەدەن، کۆیلایەتی نامێنێ، خزمەتکاری نامێنێ، کەسێک لە ئاسمان نابێ و کەسێ لە ناخی زەویشا جێی نەبێتەوە، کەسێ لە برسان سکی ناهێشێ و کەسێ لە تێریان ناڕشێتەوە. فقد جاءو ظلما وزورا، قورئان دەفەرمێ بەڕاستی ئەوانە ستەمکارن، بەڕاستی ئەوانە بێ ئینسافن، بەڕاستی ئەوانە بێ ویژدانن، وە دەشیانگوت ئەم قورئانە ئەم قورئانە کەلامی خوا نییە ئەمە ئەساتیری ئەوەلینە لە پێشینانەوە چیرۆکی باب و باپیرانە و محمد هەندە دەستکاری کردووە و بەیانیان و ئێواران خەڵکێک بۆی دەخوێنێتەوەە و ئەمیش دایدەڕێژێتەوە بەڵام خوا لە وڵامیاندا چی جواب دانەوە ئەوە وڵامی ئێمەیە بۆ هەموو ئەو کەسانی کە ڕۆژێ لە ڕۆژان بەرامبەر بە قورئان انه کان غفورا رحیما ئەو پەروەردگارە بەردەوام لێخۆشبوو میهرەبانە بۆ ئیمانداران جا سەماشاکە خوا باسی وشەی نهێنی دەکا ئەفەرمێ ئەو نهێنیانەی لە ئاسمانەکان و زەویدا هەیە و مرۆڤ پەی پێنەبردووە لەو قورئانەدا بۆ ئێوەم تۆمار کردووە وە هەر کەسێکیش باسی قورئان و ئیعجازی قورئان و ڕووناکیەکانی قورئان بکا و دڵی خەڵکی پێ ڕووناک بکاتەوە خوا لێی خۆش دەبێ و خوا ڕەحمی پێ دەکا وەڵاهی هەدەفی ئێمە بەس ئەوەیە خوایە تۆ لێمان خۆش بی لە ڕابردوومان خوایە ڕەحممان پێ بکەی بۆ ژیانی داهاتوومان ئەینا ئێمە وەکو مینبەری مزگەوت زۆر بابەت هەیە کە موشکیلەی ئەو خەڵکەیە پێمان خۆشە ئەوە باس کەین بەڵام کە دەبیستین ئەو خەڵکە گومانی لە دڵا بۆ پەیدا دەکرێ ناتوانین بەسەریا تێپەڕین ئەو میللەتەی خۆمان نەزان بکرێ ئەمانەوێ ئەم نور و ڕاستەقینەی بۆ ڕوون بکەینەوە وەکو خۆی بۆ ئەوەی خوا لێمان خۆش بێ و ان شاء اللە خوا ڕەحمیشمان پێ بکا ئاگادار بن بەڕێزان گومان لە دڵتا دروست نەبێ و قورئانەکەت لەدەست نەچێ چونکە ئەوە موشریکین ئەوە پیلانیان بوو حەتتا بە ئیماندارانیان دەگوت هەر خوا لە سوڕەتی فورقان ئایەتی هەشتا دەفەرموێ ان تتبعون الا رجلا مسحورا ئیمانداران ئێوە بە شوێن کێ کەوتون ئەم محەممەدەی ئێوە بە پێغەمبەری دەزانن سحری لێکراوە سحریان لێکراوە بتەکان دەستیان لێوەشاندووە بۆی دڵی ئیمانداران سارکەنەوە ها تۆ ئینسان بڵێن سحری لێکراوە شێت بۆ لە خۆ لێ ترسی بۆی گومانێک لە دڵا دروست بێ ئەمە بەرنمەیەکە بۆ گومان دروستکردن لە دڵی ئیمانداراندا پاشان گاور و جولەکە لە سەردەمی خۆیانەوە تا ئێستا و تا قیامەت بەرامبەر بەم قورئانە دەجەنگن چونکە ئەوان بە زمانی خۆیان دەڵێن خەڵکینە ئەم عەهدی قەدیم و جەدیدەی ئێمە ئەم تەورات و ئینجیلەی ئێمە دەستکاری مرۆڤە دوای چەندین ساڵ لە حەزرەتی عیسا و موسا ئەمانە نوسراونەوە بەشەر نوسیویەتیەوە وەرە عەهدی قەدیم و جەدید بخوێنەوە واللە ئینسان دولەی ڕووی پەیامی خوا گاڵتەت بە پەیامی خوا دێ بڵێ توخوا ئەخ بۆیە لە ئەوروپا وکتیان کاکە دەبێت دین و دەوڵەت لێک جیا بێتەوە توخوا ئەمە بە کەڵکی حوکمڕانی دێ واللە فعلا ڕاستیان کرد ئەوروپیەکان ئەو عەهدی قەدیم و جەدیدەی مرۆڤ نووسیویەتی نە ئینجیلی مەتا بە یوحەنا ڕازیە و نە یوحەنا بە بەڵقوز ڕازیە هەر یەکەی بە ئارەزووی خۆیشتی نووسیوە تەنها شتێک کە دەستکاری نەکراوە و کەلامی بەشەری تیانە قورئانە. قورئان بووەتە ئەو چقڵی چاوەی کە بەڕاستی نەیارانی هەراسان کردووە. هەر چێکیان کرا لەگەڵ فەرموودەی پێغەمبەر صلی اللە علیە و سلم لەگەڵ تەفسیری قورئان لەگەڵ زانایانی ئیسلام کردیان بەس ئەم قورئانە هیچی لەگەڵا ناکرێ بۆیە بەردەوام شتەکان دەبەنەوە سەر قورئانی پیرۆز سەر ئەوانەی کە هەڵگری پەیامی قورئانی پیرۆزن لە میسر کابرایەکی ملیۆنلێر کە بە ملیۆنەها دۆلاری هەبوو، بە ملیار قسەی دەکرد، بازرگانێکی نێودەوڵەتی تەمەنی شەست و هەشت ساڵ بوو، وەڵاهی دەڵێ بۆی باس کردم، وتی مامۆستا من ئەم هەموو سەروەت و سامانە ئاسوودەم ناکا، وتم بۆ؟ بە حەرام پەیات کردووە، وتی بڕوا بکە زۆریشیم بە حاڵاڵ پەیا کردووە، زۆر خۆم پاراستووە لە حەرام. وتم ئەی بۆ ئاسوودە نی؟ وتی من کاتی خۆی قوتابی بووم لە ئەزهەر دەمخوێند، کە گەیشتمە قۆناغی ناوەندی و ئامادەیی، هەندێ شەیتان سیفەت هاتنە لام و گومانیان لەسەر قورئان بۆ دروست دەکردم. منیش ئەو کاتە چونکە عیلمەکەم وا نەبوو، وەمدەزانی ئەم قسانە ڕاستن، بۆیە داوام لە باوکم کرد، وتم باوە گیان لەم خوێندنگا ئایینی و قورئانییە دێمە دەرەوە خوێندنی دینی ناخوێنم. وازم لە قورئانەکە هێنا و باوکم ناچار کرد کە وتی کەیفی خۆتە، بە زۆر ناکرێ ئەمە، بەڵام، ئەو کاتانەی کە وازم لە خوێندنی قورئان و دینەکە هێنا، شەوێکیان لە خەوما قورئانەکە بە باوەشمەوە بوو. وەکوو جاران دەچووم بۆ مەدرەسە بۆ قورئان خوێندن، کەسێک هات و قورئانەکەی لە باوەشم دەرێنا و بردی. بەیانی سبحان اللە کە هەستام یەک کەلیمەی ئەو قورئانەم لە بیر نەمابوو. وە لەو کاتەشەوە تەنها لە غەیری سورەتی فاتیحا نەبێ کە خوا ڕەحمی پێکردووم لە بیرم نەچۆتەوە، جار جار لەویشا هەڵە دەکەم یەک وشەی ئەم قورئانەم بۆ لەبەر ناکرێتەوە. بەڵام خۆزگایە مامۆستا. خۆزگایە هەرچی ئەم هەموو ملیۆن دۆلارە و سەروەت و سامانەی من هەیە هەر هەمووی بڕۆشتایە یەک سوڕەتی بچکۆلەی قورئانم لە سنگا بوویایە وتم ناشکریت پێکرد کاتی خۆی کاتی خۆی ناشکریت پێکرد وەت زانی ئەمە بە عەمەل نایە وتی گومانیان بۆ دروست کردم خەڵەتاندیانم عیلمیشم پێ نەبوو جا کەواتە ئاگادار بە ئەم قسانەی لەسەر تەلەفیزۆن و ئیعلام و ئەوانەوە دەکرێ گەر نەخاتە ناو دڵتەوە بۆ ئەوەش یەقینت هەبێ چونکە زۆر شت هەیە تۆ عیلم الیقینت هەیە خۆ ئەگە بە چاوی سەریش بیبینی و ڕاستیەکانیش باشتر بزانی ئەمجا زیاتر ئارام دەگری هەر بۆ ئەوەندە ئەینا ئێمە یەکلایی بۆتەوە لامان ذلک الکتاب لا ریب فیه ئەم قورئانە هیچ شک و گومانی تێدا نیە هەتا باسی ڕەدی خەڵکی پێ بدەینەوە بەس بۆ ڕۆشنبوونەوەی دڵی خۆمان، بۆ ئارامگرتنی دڵی خۆمان، بۆ ئەوەی ڕەحمەتی خوامان بەسەرا ببارێت سەرنجی ئەم چەند خاڵە بدەن لە قورئانی پیرۆزدا. لە قورئانی پیرۆزدا هیچ وشەیەک بەبێ زیاد و کەم نەهاتووە. ئەو خالیقەی کە لەشی ئەم ئینسانەی دروستکردووە بەبێ ئەوەی ئاگات لێبێ، بەبێ ئەوەی بەردەوام جیهاز و دکتۆرت لەسەربێ، بە تەقدیرێکی پەروەردگاری کە خالقی مرۆڤ دروستی کردووە، خڕۆکەی سوور ئەگەر لە سیانزە هەزار دانە کەمتر بێت لەناو خوێندا، سیانزە هەزار خڕۆکەی سوور، ئینسان تووشی کەم خوێنی دەبێت. خۆ ئەگەر لە هەژدە هەزار زیاتر بێت خوێنت ئەوەندە زۆر دەبێت بە داوام خەریکە سەرت دەتەقێ و دەمارەکان لێیەدا ناڕەحەت دەبیت. خوای گەورە لەو بەینە تەقدیری کردووە ناهێڵێت نە لەوە کەمتر بێت و نە لەوە زیاتر بێت بەبێ ئەوەی خۆت ئاگات لێی بێت. خرۆکە سپیەکان کە مەنعی نەخۆشی و بڵاوبوونەوەی نەخۆشی دەکەن و وەزارەتی بەرگری لەشی مرۆڤن، ئەگەر بێت و ژمارەیان لە چوار هەزار کەمتر بێ ئەوە بەرگری لەش نامێنێ بەرگری هەڵامەتێک ناگری خۆ ئەگەر لە یانزە هەزار زیاتر بوون ئینسان لەشی تووشی ئیتیهاب دەبێ و ئەگەر چارەسەر نەکرێ پەنا بەخوا تووشی سەرەتان دەبێ بەڵام تۆ هیچت ئاگا لێ نیە ئەم لەشەی تۆ خوا ئەم تەرازوەی بۆ ڕاگرتووە هەر لەیوا نازانێ خڕۆکەی سوور و سپی چیە بەس ئەم خالیقە لە یادی ناکا دەی ئەو خالیقەی ئەو ئینسانەی دروست کردووە هەر ئەو خالیقەش ئەو قورئانەی ناردووە یەک وشە زیاد و کەمی تیا نیە سورەتێکی بچکۆلە هەیە هەمووتان لە بیرتانە وەتینی وەزەیتون وەطوری سینین هەتا کۆتایی زۆربەی خەڵک لەبەریەتی مامۆستایەکی دکتۆر عەمیدی کۆلێژی کشتوکاڵ لە وڵاتی میسر پسپۆڕ لە بواری کشتوکاڵیدا عەمیدی کۆلێژی کشتوکاڵی میسر سەردانی یابانی کرد ئەو پیاوە لەوێ لێکۆڵینەوەیەکی پێشکەش کرد لەسەر هەنجیر هەنجیر و ئەنزیمی فیسین کە لە هەنجیرە هەیە و چ ماددەیەکی سوودبەخشە لەو کاتەدا ئەوانەی زانکۆکەی یابان لە تۆکیۆ پێیان وت خۆزگایە لەسەر زەیتونیش، زەیتونیش مادەیەکی زۆر بەنرخە، لەسەر ئەویش شتێکت پێشکەش کردایە، تەحلیلێکی زانستی و لێکۆڵینەوەیەکی زانستیت بکردایە. وتی وەڵاهی من یەک شت سەرنجی ڕاکێشاوم لە قورئانی خۆماندا. کە من موسڵمانم ئێوە باسی دوو شتتان بەیەکەوە کرد من لێکۆڵینەوەکەم لەسەر هەنجیر بوو ئێوە باسی زەیتونتان کرد خوا لە قورئاندا دەفەرمێ وەتینی وەزەیتون هەردووکی بەیەکەوە هێناون وە لە قورئانیشا حەوت جار وشەی زەیتون هاتووە یەک جار وشەی هەنجیر هاتووە وتیان چۆن ئەبیڵێرەوە وتی وەڵای حەوت جار باشی زەیتون هاتووە یەک جاریش باسی هەنجیر هاتووە وتیان دەی خۆ ئەمە زۆر شتێکی زانستیە چونکە بە حەوت دانە زەیتون و تێکەڵاو کردنی یەک دانە هەنجیر بە قوەترین دەرمان دژی نەخۆشی دەرەچێ ئەبێ ئەگە ئەوانەی دەرمان دەگرنەوە حەوت زەیتون دێرن و یەک هەنجیری لەگەڵ تێکەڵاو دەکەن ئەگە بیکەی بە دوو هەنجیر ئەو مەفعولەی نامێنێ ئەگە بیکەی بە پێنج زەیتون ئەو مەفعولەی نامێنێ یعنی ئەمە لە قورئانە هەیە وتی وەڵا هەیە لە قورئانە بەس بەخوا من نەمزانی و ئا ئەوە دەگەیەنێ ئا لەوێدا چوار زانای دەرمان ساز موسڵمان بوون لە یابان دەی باش خۆ کەس نەیزانیەوە خۆ پێغەمبەری خوا ساسم هەر ئاگای لەوە نەبووە دەرمان سازێک لە یابان ئەو حەقیقەتە دۆزێتەوە ئەبێ حەوت دەنک زەیتونت هەبێ ئەمجا دەنکی هەنجیر لەگەڵیا دەبێتە دەرمان ئەی ناگە ڕێژەکە تێکچوو دەرمانەکە ناگیرێتەوە بەڕێزان ئەم خەڵکە نازانم بیر ناکاتەوە ئەم قورئانە ئە هەموو وشەیەکی ئەم تەرازوە نابێ تێک چێ وەکو تەرازوی لەشی تۆ تێک چوو ژیانت لە دەست دەدەی کەلامی خواش نابێ یەک وشە نوقسانی تیا بکرێ لە زانستەکانا قورئان کتێبێکی زانستی نیە زانستی سرف چونکە زانستەکان ئاڵوگۆڕیان بەسەرا دێ قورئان کەلامی خوایە بەڵام زانستەکانیشی تێدایە شەست و شەش ئایەت باسی بیرکاری دەکا، شەست و چوار ئایەت باسی فیزیا دەکا، پێنج ئایەت باسی عیلمی زەڕە دەکا، نەوەد ئایەت باسی عیزانستی کیمیا دەکا، سەد ئایەت باسی گەردوون دەکا، بیست ئایەت باسی کەش و هەوا دەکا، چواردە ئایەت باسی ئاو و پێکهاتەکانی دەکا، یانزدە ئایەت باسی فەزا و گەردوون دەکا، دوانزدە ئایەت باسی کشتوکاڵ دەکا، سی و شەش ئایەت باسی علومی ئەحیا و زیندەوەرزانی دەکا، حەفتا و سێ ئایەت باسی جوغرافیا دەکا، بیست ئایەت باسی توێژەکانی زەوی دەکا سی و شەش ئایەت باسی مێژووی گەردوون دەکا ئەمە هەموو عیلمە بەڵام ئێمە چەند نموونەی کۆپلەیەکی بچووکی لێ وەردەگرین لە قورئانا خوا لە سوڕەتی هودا باسی تۆفانەکەی حەزەتی نوح دەکا ئەفەرمێ زەمەنێک خوای پەروەردگار ئەم سەر زەوی هەر هەموو بە ئاو داپۆشی کاتێک کە تۆفانەکە تەواو بوو هەرچی کافر لەسەر ئەم زەویە بوو کۆتایی بە ژیانیان هات بەس ئیماندارانی ناو کەشتیەکە لەگەڵ حەزەتی نوحامانەوە خوا ئەمری کرد فەرمووی ئەی ئاسمان ئاوەکەت بگرەوە، وغیض الماء، ئەی زەوی ئاوەکەت بمژە، بیمژەوە، سبحان اللە چۆن کانی ئاو دەخوڵێنێ، ئاوە ئەمجارە دەیمژیە وەکو ترومپایەک، بە مەسافەیەکی کەم ئاسمان بارانی گرتەوە زەوی هەموو ئاوەکەی مژیەوە، ئەمە لە سورەتی هودا، لە سورەتی رعد ئایاتی دە تەماشاکەن وشەی، غیض، دوبارە بۆتەوە، دەفەرمێ، وما تغیض الارحام، خوا ئاگادارە بەو کۆرپەیەی کە ڕەحمی دایکی دەیمژێ و دەیتوێنێتەوە و قوتی ئەداتەوە. باشە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم لە ڕەحمی ئافرەت لە هەزار و چوار سەد و سی و ئەوەندە ساڵەدا چۆن ئاو زەوی ئاوەکە دەمژێتەوە، دەفەرمێ ئافرەتیش ڕەحمی وا هەیە ئاوا منداڵەکە دەپوشێنێتەوە و دەیخواتەوە و قوتی ئەداتەوە. ئەمە لە هەزار و نۆ سەد و نەوە و حەوت ە ڕۆبنسون و جانس دوو زانای ئەمریکی لەسەر سی و دوو ئافرەتی حامیلە لێکۆڵینەوەیان کرد کە هەر سکەکانیان سەرەتای دەرکەوتنیان بوو دوانەیان پێ بوو شانزەیان دوانەیان بوو یانزەیان یەکی یەک دانەیان بوو یەکی دانە یەکیان فەوتا بوو یەکیان بەس کیسەکە بە بۆشی هاتە دەرەوە چواریان هیچیان لەناو ڕەحما نەمابوو ڕەحمەکە توانبوونیەوە و مژی بوونیەوە. ئەوەی کە قورئان دەفەرمێ وما تغیض الارحام خوا عالمە بەو ڕەحەمەی کە کۆرپەکەی خۆی دەمژێ و قوتی ئەداتەوە خەڵک ئاوا لە قورئانەکەی ئێمە دەکۆڵێتەوە هەر پوکاندبوویەوە و قوتی دابەوە هیچیشی فڕێ نەدا نە پارچە خوێنێک نە گۆشت پارەیەک نە لەبارچوونێک دوو مناڵی دوانە هی چوار ئافرەتیان قورئانەکە دەفەرمێن پوکاندبوونیەوە ڕەحەمەکە بۆ خۆی پێستەکە مژی بوویەوە بەناوەوە ئەمە قورئانە لە زانستی کۆرپەلەناسیدا دەفەرمێ ئەلەم نەجعەل لەه عەینەین وەلیسانا وەشەفەتەین ئایا پێمان نەبەخشیون دوو چاو و زمانێک و دوو لێو ئەگەر ئەوەی ڕەخنەگر بێ ڕەنبە ڕەخنەش گیرابێ و تویانە باشە بۆ قورئان بە زمانی عەرەبی مبین هاتووە خوارەوە تێ خۆ لە زمانی عەرەبیدا ئەمە ڕەنبێ هەڵە بێ چونکە نابێت دوو موسەننا لە بەینیانا موفرەدێک هەبێ ئەبوایە بوترایە الم نجعل له عینین و شفتین و لسانا دوو موسەناکە کە دوو چاو و دوو لێوەکەم بە دوو یەکا پاتنایە موفرەدەکە کە زمانە و تاکە بە بە تەنها پاتایە خۆ ڕەنبێ کاتی خۆی ئەم ڕەخنەیەش گیرابێ بەڵام پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ئەم قورئانە دەستکاری ئەوی تیا نیە تا بە ئارەزووی خۆی ئاوای لێ بکا تا زمان زانێکی عەرەب بێ و بڵێ با ئەم هەڵەیە ڕاست کەمەوە. ئەمە حەقیقەتی عیلمییە کە پێمان دەڵێ هەر دوو چاو و زمانت لە هەفتەی چوارەمی ناو سکیلایەکدا دروست دەبن. دوای حەوت ڕۆژ ئەمجا دوو لێوەکانت خەڵق دەبن. سبحان اللە قورئان دەفەرمێ الم نجعل له عینین و لسانا دوو چاوەکەت و زبانەکەت لە هەفتەی چوارەمی مەرحەلەی کۆرپە لە ناو سکیدایکا دروست دەبن حەو ڕۆژی ڕێک دوای ئەوە ئەمجا دوو لێوەکەت بۆ دروست دەبێ خوای گەورەش دوو لێوەکەی دوای زمان و چاوەکە خستووە وقل الحمد للە سیوریکم آیاتی فتعرفونها ئەی خۆشەویست صلی اللە علیە وسلم بڵێ سوپاس و ستایش بۆ خوا زەمەنێک دێ ئەم عیلمە دەبێتە خزمەتکاری ئەو قورئانە و ئەمجا بە چاوی خۆتان عیلم و مەعریفەتی قورئان دەبینن ولتعلمن نبأه بعد حين بعد حين لە سورەتی صاد لە ئایەتی هەشتا و هەشتا دەفەرمێ دوای لە زمانی پێغەمبەر دەیانگوت خوا عەقڵ ئەمە قبوڵ دەکا ئەی محمد تۆ ئەمە دەڵێی بەڵکو ئەو پەروەردگارە بپەرستن کە ئەوانەی دروست کردووە. لە زمانی عەرەبیدا بەڕێزان دەبوایە بیفەرموویایە، واسجدوا للە الذی خلقهما، چونکە باسی یەک خۆر و مانگ دەکا، خلقهما بە موسەنا بیوتنایە. ئاخر ڕەنبە ڕەخنەگرێکی بەستەزمانی داماو بێڵێ کاکە خۆ قورئانەکەتان زۆر شتی تێدایە هەڵەیە، ئەوەنی باسی مانگ و ڕۆژ دەکا دوو شتن. ئەوەی ئەلف و لامێکی لە زمانی عەرەبی خوێنبێ دەزانێ موسەنا چیە، واتە بە دوو شت. خلقهن جمع واتە زۆر زۆر کۆمەڵێکی زۆر لە مانگ و ڕۆژ ئەی باشە خۆ یەک مانگ و ڕۆژ هەیە بۆ نافەرمێ خلقهما ئەو زمانە ئەو ڕەخنەی ڕەمبێ گیرابێ بەڵام زانست ئەمڕۆ کە فەزای کەشف کرد و قەمەرەسناعی چوە سەر مانگ و مەریخ و شوێنەکانی تێپەڕاند ئا لەو کاتەدا پێمان دەڵێن چونکە هەر ئەم مانگ و خۆرەی ئێمە نییە لە گەردوونە هەر لە بوور لە هێڵی کاکێشانە بە سەدان خۆر و مانگی تر هەیە خوا فەرمووی ئێوە بەس ئەم دوانە دەبینن بەڵام ئەو خوایە پەرستن کە مانگ و خۆرەکانی دروست کردوون واتە ڕۆژێ عیلم دەیدۆزێتەوە چەندین ڕۆژ و مانگی وەکو ئەوەی ئێمە هەیە ئێستا ئێمە چاومان پێی نەکەوتووە ئەوەی کە چۆ بۆشایی ئاسمان ئەمجا دەیزانێ کاتێک کە ئاەتی ڕب المەشریقین و ڕب المەغریبین هات خەڵکێکی بێدین دەیانگوت سەیری قورآن دەڵێت دوو ڕۆژ هەڵات و دوو ڕۆژاوە دای هەموو عالم دەزانی یەک ڕۆژ هەڵات و یەک ڕۆژاوە هەیە بەڵام کاتێک کە هەسارەی کیپلەر شانزەبی دۆزرایەوە ئەمجا وتیان وەڵا کاکە خۆ ئەم هەسارەیە کە وەکو زەوی وایە تۆپەڵێکە ئەمە دوو خۆر هەڵاتن و دوو خۆر ئاوای هەیە کەواتە ئەم ئیعجازە قورئانیانە زاناکان ملکەچ بوون لە ئاستیدا کە ئەو زەمەنە قورئان باسی کردبوو علم پێی نەگەیشتبوو باسی زەوی مان بۆ دەکا خوا دەفەرمێ والارض بعد ذلک دحاها ئەم زەوی کە ئێوە لەسەرنی خڕە خەڵکینە بەڵام خڕێکی هێلکەیی نییە خڕێکە وەکو تۆپی نییە وەکو هێلکە وایە دحاه بە هێلکەی نەعامە دەوترێ واتە ئەم سەرا و سەرەکەی ئاوا لار بۆتەوە وەکو تۆپ خڕ نیە باشە توخوا بەڕێزان پێغەمبەری خوا ساڵ سەلەم لە کوێوە ئەم زەویەی بینی لە ئاسمانەوە چوو بیبینە بزانە داخۆ خڕیەتیەکەی چۆنە خڕی وەکو تۆپ نیە و وەکو هێلکە وایە یان دەفەرمێ والارض مددناها ئەزانم قورئان باسی ئەو هێڵانەی سەر خەریتەی تێدایە هێڵی درێژی زەوی و هێڵی پانی زەوی لە کوێدا والارض مددناها خوا دەفەرمێ هێڵەکانی زەویمان بەیەک گەیاندوەتەوە واتە گەر زەوی ئاوا تەخت بوایە لەم سەر دەڕۆیشت لەو سەر کۆتایی پێ دەهات. بەڵام خوا دەفەرمێت هێڵەکانی بەیەک دەگەنەوە، ئەو هێڵی ڕا درێژی و پانەی کە زاناکان لە سەخەریتە دیاریان کردووە لەم سەر دەست پێ بکە دەگەیەوە هەمان خولی پێشووی خۆت. لە باسی حەجدا دەفەرمێت یەئتوونە من کل فج عمیق یەئتینە من کل فج عمیق کاتێ ئیبڕاهیم بانگەوازی کرد ئەم بەیامە دەگا و لە هەموو قوڵاییەکی زەویەوە دێن ئەی بۆ قوڕئان دەفەو بیفەرموایە یەئتینە من کل فج بعید لە شوێنە دوورەکانەوە ئەی بۆ بەعید بەکار ناهێنێ چونکە ئەوەی کە لە کۆلێجی ئەندازیاری خوێنبێتی دەزانێ کاتێک کە ئەم مێزە دەبینی بەعید لە بەینی دوو هێڵایە کە ئەم سەراو سەرەکەی تەخت بێ بەس خوا دەفەرمێ ئەم زەویە تەخت نیە ئاوا وەکو ئەو مێزە ئەم زەویە خڕە ئەوەی کە لە قوڵاییەکانەوە بۆی دێنەوە ها بەڕێزان هەر بە یەک وشە ئینسان دەبێت تەسلیم بێت لە ئاستی ڕاستیەکانی قورئانە کە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم خۆ ئەم زانستی جوغرافیای نەئەزانی خوای گەورە لە قورئانی پیرۆزا یەک سورەتی ناوە ناوە سورەتی الروم سورەتی ڕۆمەکان ئەم سورەتە کاتێک کە هاتە خوارەوە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم پێنج ساڵ پێش کۆچکردنی لە مەککەوە بۆ مەدینە هەواڵێک هات بۆ شاری مەککە وتیان فارسەکان و ڕۆمەکان فارس ئاگرپەرست بوون بتپەرست بوون ڕۆمەکان ئەهلی کیتاب بوون و مەسیحی بوون خاوەنی پەیامی ئاسمانی بوون شەڕیان بووە فارسەکان بەسەر ڕۆمەکانا سەرکەوتون و ڕەگ و ڕیشاڵیان دەرێناون کافرەکانی مەکە خۆشحاڵ بوون وتیان ها دینی ئاسمانی هەمووی درۆیە ئەگە دینی ئاسمانی حەق بوایە وەکو پەیامەکەی محەممەد دەڵێن حەقا ئەبوایە مەسیحەکان سەرکەوتنایە بەسەر ئاگرپەرستەکاندا مسلمانان دڵیان پێی ناڕەحەت بوو خوا قورئانی ناردە خوارەوە فەرمووی ئەلف لام میم غلبت الروم بەسەر فارسە ئاگرپەرستەکاندا لە مەسافەی چەند ساڵێکا، فی بضع سنین، بضع لە زمانی عەرەبیدا لە بەینی سێ بۆ نۆیە، سێ بۆ نۆ ساڵ، لە ماوەی سێ بۆ نۆ ساڵی تر چاوەڕێکەن سەرکەوتنی گەورەی ڕۆمەکان بەسەر فارسەکاندا دەبێ و لە نزیکترین شوێنی ئەم ئەمێش دەبێ فی ادنی الارض، وە پاشانیش لەو ڕۆژەدا موسڵمانان دڵخۆش دەبن چونکە خوا نەسرەتیان پێ دەبەخشێ کە ئەم ئایەتە هات هێستا پێغەمبەر سەڵام پێنج ساڵی ماوە بۆ هیجرەت لە ئەو پەڕی شکستی موسڵمانەکانە ئەم قورئانە هات باشە پێغەمبەری خوا سەڵام ئەگەر قورئان دانراوی خۆی بێ ئەوێرێ وەعدی وا بدا بڵێ ئەم لەشکرە شکاوە ڕۆژێ هەڵدەستێتەوە لەو ڕۆژەشە موسڵمانان بە سەرکەوتنی خوا دڵخۆش دەبن کام سەرکەوتنە کە ئێوە هەموو لەشتان شکستە پێغەمبەری خوا سەڵام پێنج ساڵ تێپەڕی چوو بۆ مەککە بۆ مەدینە دوو ساڵ لەوێ بوو حەوت ساڵی ڕێک ڕوویدا و شەڕی بەدر ڕوویدا ساڵی دووی کۆچی ئەو ڕۆژەی کە شەڕی بەدر ڕوویدا و موسڵمانان لووتی کافرەکانیان شکاند هەموو ئەهلی ئیسلام دڵخۆش بوو بۆی کە بۆ یەکەم جار ئەهلی ئیسلام سەرکەوت و کوفری عالەمی بەزاند ئا لەو وەختەشا هەواڵ هات وتیان دەزانن ڕۆمەکان لە فارسەکانیان داوە بە تەواوەتی تێکیان شکاندون و تۆڵەی خۆیان لێ کردوونەوە بالضبط قورئان چۆنی فەرموو ئاوا هاتە جێ بەڵام ئێمە خۆ ئەو زەمەنەمان نەبینیوە ئەی بۆ منی مسلمان تا قیامەت بە چاوی خۆم چی ببینم خوا فەرمووی فی ئەدنە الارض لە نزیمترین شوێنی زەویدا ئەو زەمەنە کەس نەیدەزانی ئاستی دەریا چییە و بەرزترین ئاستی دەریا و نزمترین ئاستی دەریا ئەوەی کە خوێندکارە خۆشەویستەکان و ئالی عیلم هەموو دەیزانن ئێستا پێ دەڵێ فڵان پیرە مەگرون شاخەکەی ئەوەندە مەترە لە ئاستی ڕووی دەریاوە ئەوەندە لە ئاستی ڕووی دەریا بەرزە ئەوەندە لە ئاستی ڕووی دەریا نزمە خوا فەرمووی، ئەو شوێنەی سوپای فارس و ڕۆم بەیەک دادەکێشن نزمترین شوێنی ئەم سەر زەویەیە، ئەو شوێنە ناوچەی غورایە لە فەلەستین لە لای دەریای مردوو. پڕۆفیسۆری جیهانی جیۆلۆجی باڵمەر ئەڵێت، کاتێ موسڵمانەکان لێیان پرسی وتیان تخوا ئەو نەخشە نوێ جیهانیەی کە لەبەر دەستی جەنابتایە هیچ گومانی تیایە؟ وتی، نا نا ئەوە زۆر بە دەقیقی داندراوە. ئەوە بەرهەمی هەوڵ و تێکۆشانی چەندین زانای جوغرافیی جیهانی بەناوبانگە کە ئەو پرۆفیسۆرە باڵمەر سەرپەرشتی کردوون. وتیان تخوا بۆمان دەستنیشان کە نزمترین شوێن لەم سەر زەوێدا لە وشکانیدا کوێیە؟ گەڕا گەڕا لەسەر خەریتەکە چووە ئەو ناوچەی غورە لە فەلەستین لە لای دەریای مردوو نووس پەنجەی بۆ برد وتی لەم شوێنە نووسراوە World Weast Point خاڵی نزمترین شوێن لەسەر زەویدا. ئەم شوێنە نزمترین شوێنە لەسەر زەویدا. دەیوتیان وەڵڵاهی قورئان ئاماژەی بەو شوێنە کردووە، دەفەرمێت لە ئا ئەم شوێنەدا فارس و ڕۆم لە یەکیان دا و ڕۆمەکان سەرکەوتنەوە، ئەمە نزمترین شوێنی سەر زەویە. باشە پێغەمبەری خوا صلی اللە لە کوێ زانی، کام زانستی جوغرافیای پێ بوو دوای هەزار و چوار سەد ساڵ زیاتر ئەمجا زانایانی جوغرافی بێن و بڵێن ئەوەی قورئان فەرموویەتی فعلا وایە ئەم شوێنە نزمترین شوێنی سەر زەویە. بۆیە شانازی بە قورئانەکەتەوە بکە هەرچی قورئان فەرمووی دوودڵ مەبە لێی باوەڕتان بێ سەر تەیەموم کردن کە دەستنوێژت بۆ هەڵنەگیرا برینێک بە دم و چاو و دەستەوە بوو خوانەکا نەتتوانی دەستنوێژ بگری ئاو بەکاربێنی شەرع دەفەرمێ تەیەموم بکە دەوەرە تەیەموم لەبەر دمی سترێج لە پێ و بۆین باخ لە ملێکی نەزانە لەگەڵ ڕێزم بۆوانەی کە ئاوان بەڵام بزانان بەس بەس هەموو عیلم و مەعریفەتەکەی جلوبەرگ بێ بڵێ بابە تۆ شێت بووی خۆ خۆت پیس دەکەی دەست دەکەی ئەو خۆڵەو دەست بە دمو چاوو دەستا دێنی ئەمە ئەهلی نازانستی وایە ئەوەی کە زانست نازانێ بەو شێوەیە بەڵام خۆشەویستان وەرە لە لای ئەهلی عیلم بزانە لە لای ئەهلی عیلم ئەم شتانە چەند جێگای ئیعتیبارن دکتۆر عەبدولمەجید زەنەدانی دەفەرمێ لە کۆنگرەی ئیعجازی زانستیدا بووم لە بەریتانیا وەختی نوێش هات و چوم لە حەوشەکەیە باخێکی گەورە و شوێنێکی جوان دیاری کرابوو دەست نوێژم گرت بە پوختی و نوێژم کرد پڕۆفیسۆر لارسنی دانیمارکیشم لە تەنیشتەوە بوو، کە چوومەوە بۆ سەر کورسیەکە وتی بینیم زۆر جوان دەستنوێژ گرت و ئێوە ڕۆژی ئاوا دموچاوتان دەشۆن وتم ڕۆژی پێنج جار ئاوا دموچاومان دەشۆین بەس جەنابی دکتۆر ئێمە شتێکیشمان هەیە ئێمە خەڵکی بیابانیشمان هەیە شوێنی وایە ئاوی لێ دەست ناکەوێ قورئانەکەمان پێ دەڵێ پێمان دەڵێ ئەگەر ئاوتان دەست نەکەوت تەیەموم بکەن بە گڵ ئایا گڵیش وەکو ئاو بەکتریا و ڤایرۆس لەناو دەبا؟ وتی، بەڵێ بەبێ گومان، بەڵام بە مەرجێک دوو شتی تیا بێ، یەکەم وشک بێ گڵەکە، دووەم گڵێکی پاک و خاوێن بێ. دە سەیری قورئان کە، ڕێک دەفەرمێ، فتیمموا صعیدا طیبا، ئەگەر قورئان دەفەرمێ ئاوت دەست نەکەوت و نەتتوانی بەکار بێنی، گڵێک بەکار بێنە، گڵەکە وشک بێ، بەڵام گڵێکی پاک و خاوێن بێ. دە وەک برایەکی نەزان لەبەر چاویا تەیەموم بکەی بڵێ کاکە تۆ تازە لە سەدەی بیست و یەکا خەریکی چی دەست لە خۆڵ دەنێی ئەوەی بیابانە بەڵام کابرایەکی پڕۆفیسۆر لارسنی دانیمارکی دەڵێ ئەوە حەقیقەتی عیلمی و زانستیە بۆیە ئێمە بەردەوام لەگەڵ ئەهلی عیلما کێشەمان نییە زاناکانی ئێمەش بە ویژدان بوون زانیویانە ئەم قورئانە بەشی هەموومانی تێدایە بۆیە کاتێک کە قورئان دەخوێندرایەوە من مناڵ بووم ئەوەم لە یادە کە تەفسیری جەلالین و ئەوانەمان دەخوێندەوە دەیانگوت ئەلیف لام میم نوسرابوو اللە اعلم بمراده خوا هەر بۆ خۆی دەزانێ کاکە ئەمە مەعنای چیە بەخوای ئەمان ئەوەندەمان لەسەر ناوێ بخوێنێەوە ئەلەم ئەبێ بنوسی الف لام میم ئاوا دەخوێنرێتەوە ئاخر مەعنای چیە دەیانگوت وەڵا موفەسیرین فەرموویانە خوا بۆ خۆی دەزانێ مەعنای چیە وەڵا چەند ساڵێک دوای ئەوە لە نەوەتەکانا وتیان خوا مەبەستی ئەوەیە دەفەرموێ ئەم قورئانە لە ئەلف و لام و میم و ئەم پیتانە پێکهاتووە دەی کێ دژایەتی قورئان دەکا وەرن قورئانێک لەم پیتانە بۆ خۆتان داتاشن خۆ هەر قورئان لەم پیتانە دروست بووە ئەوانیش وایان وت. دواتر ئەمجا دوو سێ ساڵ لەمەوبەر دەرکەوت کاتێک کەوا پیاوێکی زانا چوو دیراسەی قورئانی کرد مامۆستا ڕەشاد خەلیفە و خێزانەکەی پێنج ساڵ لە ئەمریکا ژیانی تە خۆیان تەرخان کرد بۆ دیراسەی بیرکاری قورئان گەیشتنە ئەو حەقیقەتی وتیان کاکە وەڵڵای ئێمەش بەشی خۆمان لێ دۆزیوەتەوە. الف لام میم لە سورەتی بەقەڕە یان لە سورەتی ئالی عمران الفەکە لە هەموو سورەتەکانی قور لە قورئانەکەدا لەو سورەتەدا لە هەموو پیتەکان زیاترە دوای ئەو لام لە هەموو پیتەکان زیاترە ئەمجا میم لە هەموویان زیاترە بۆ نمونە الف لام میمی سەرەتای سورەتی بەقەڕە الف 5592 جار لە سورەتی بەقەڕە دووبارە بۆتەوە لام 3204 لەو کەمتر میم 2195 لەو کەمتر سورەتی ئالی عمران سەیرکە بە الف لام میم دەستی پێکردوە الف دوو هەزار و پێنج سەد و حەفتا و هەشت جار دووبارە بۆتەوە لام هەزار و هەشت سەد و هەشتا و پێنج جار دووبارە بۆتەوە میم هەزار و دوو سەد و پەنجا و یەک جار دووبارە بۆتەوە خوا دەفەرمێ وەرە سەیری کە بە هەرچی عالەمی ئەم سەر زەوێ من جەنابتان شاهید من دەڵێم وەرە کتێبێکم بۆ بنووسە ئەوە قەبارەکەی ئەوەندە بێ چ پیتێک خۆت هەڵدەبژێری؟ بۆ نمونەڵێ سین، شین، ئەلف، حا، میم، کام پیتەت حەز لێیە؟ سێ وشەم لەسەر یەک بۆ ڕیزکە دوایی وشەکان بۆ خۆت چیرۆک دەنوسی ڕۆمان دەنوسی بەڵام بە تەحەداوە بڵێی ئەم پیتەی یەکەمیان لەم بەشە کتێبەی منا لە هەموویان زیاترە دووەمیان لەو زیاترە سێیەمیان لەو زیاترە توخوا کەس هەیە بتوانێ ئەوە بکا هەر کەس ئەمەی نەش دەزانی موسڵمانی وابوو جاوێ تەریق دەبۆ دەیگوت باشە من بڵێم الف لام میم بەخوا خۆی لێ دزیەوە فەقیرە چونکە شەرمی دەکرد بەڵام کە زانستی کۆمپیوتەر داهات و ئەم زانستانە پێشکەوتن ئەمجا بە شانازیەوە دەڵێن فعلا ئەمە وایە ئەمە وایە ئەمە کەلامی خوایە تەرتیبی سوڕەتەکانی قورئان سوڕەتی حەدیدمان هەیە ژمارەی سوڕەتەکە پەنجا و حەوتە لە قورئانە باشە بۆ پەنجا و حەوت بێ بۆ پەنجا و شەش نەبێ کاکە نابێ پەنجا دەبێ هەر پەنجا و حەوت بێ چونکە بارستە ژمارە لە زانستی کیمیادا کە بۆ ئاسن داندراوە لە بینی پەنجا و نۆ پەنجا و پەنجا و پێنج و پەنجا و نۆدایە خوا دەفەرمێ نە پەنجا و پێنجەکە ڕاستە نە پەنجا و نۆکە پەنجا و حەوت لە ناوەندیاندا ڕێک ژمارەی سوڕەتی حەدید لە قورئانە سوڕەتی ئاسن پەنجا و حەوتە بەقەدەر بارستە ژمارەکەی لە زانستی کیمیادا ئەو ئایەتەی لەو سوڕەتەدا باسی حەدید دەکا ئایەتی بیست و پێنج بسم اللەکەی بخە سەر ئەبێتە بیست و شەش ڕێک گەردی لە ژمارەی ئاسن لە زانستی کیمیا داوانی کیمیا زانن دەزانن ڕێک بیست و شەشە ئایا پێغەمبەری خوا صلی الله تەرتیب کرد سورەتی کەهف باسی اصحاب الكهف زنجیرەی سورەتەکە لە قورئانە 18 یە نابێ 19 بێ نابێ 20 بێ نابێ 17 بێ بۆ خوایە چونکە ئەم سورەتە باسی کۆمەڵە خەڵکانێک دەکات کە سورەتەکە بەوان مەشهورە یارانی ئەشکەوت دەی ئەو ئایەتانەی لەو سوڕەتەدا ڕێک باسی ئەسحاب الکهف دەکات بیژمێرە هەژدە ئایەتە ڕێک هەژدە ئایەتە ناوی پیرۆزی خوا هەژدە جار لەو بابەتەدا هاتووە ناوی پیرۆزی پێغەمبەر صلی الله لە بەسەرهاتەکەدا هەژدە جار هاتووە وشەی عیدەتهم لە ئایەتی بیست و دوو دا تەرتیبیش ژمارەی هەژدەیە هەژدە جار حەرفی جەڕی من دووبارە بۆتەوە ئەمە ئەگەر کەلامی خوا نەبێ کێ ئەم تەرتیباتەی پێ ئەنجام دەدرێ؟ لەبەرئەوە قورئان نوری دڵەکانمانە و چاومان پێ ڕۆشن دەبێتەوە. وشەکانی بەرامبەر یەکن لە زمانا، وەکو بڵێی دنیا و قیامەت، لە قورئانا هەردووکیان وەکو یەک دووبارە بوونەوە، دنیا و قیامەت سەد و پانزە جار، ژیان و مردن، حیات و مەوت، لە قورئانا سەیری کە بەبێ جیاوازی سەد و چل و پێنج جار، دەڵێن ژن و پیاو، لە قورئانە ئیمڕائە بیست و چوار و ڕەجولیش بیست و چوار، ئەوە هەتا کۆتایی پێ بێنە ئەمانە هەموو بەرامبەر یەکن، کەچی کە سەیری قورئان دەکەی بە تەناقوزی تێدا بێ کاتێک کە دەبینی وشەی، عسر، تەنگانە و ناخۆشی و ناڕەحەتی دوانزە جار هاتووە، وشەی، یسر، فەرحانە و خۆشی و بەرەکەت سی و شەش جار هاتووە، ئەمە ئەگەر قورئان کەلامی خوا نەبێ ئەبوایە چۆن ئەم نیزامە ڕادەوەستێ ئەوەی کە دەڵێ ئەهلی بیرکاریم بەخوا حەیفە حەیفە نایە لە قورئان نەکۆڵێتەوە خزمەتی ئەم دینی خوایە نەکا لە جیاتی دژایەتی بکا بەڵێ خۆشەویستان گەورە زانایان مسوڵمان دەبن ڕۆژنامەی ئەڕای القەتەریە دەڵێ گەورەترین زانای ئابووری جیهانی کە لە بەریتانیا دەژی ناوی کریستۆفەر شامۆنتە ئیسلامی قبوڵ کرد بە ئایینی ڕەسمی خۆی و وتی من تا سەر ئێسقان مەسیحی بووم بەڵام وازم لە هەموو دینێک هێنا و شایەتمانیم هێنا بە اشهد ان لا اله الا اللە و اشهد ان محمدا رسول اللە ئەم پیاوە ناوی خۆی گۆڕی بە ئەحمەد کەچی بەداخەوە لە وڵاتی ئێمە کابرا بڵێ ئەرێ مناڵەکە ناوە ناوە چی بۆی بڵێن بەخوا پیاوێکی پێشکەوتوە وەڵا ناوم ناوە کریستۆڤەر بڵێ ناو ناوچە وڵا شامواند ئەخ معنای چیە وڵا ئەڵەن زانایەکی بەریتانیە بابە ئەو لەوێ تازە ناوی خۆی دەنێ ئەحمەد تازە تۆ لاسای ئەو دەکەیەوە ئەخ ئەمە بێ زانستیە واللە بە زەید بەوانە دادێتەوە جارێ کەشم عەرز کردن ئێمە بەس بووینە میلەتێکی چاولێکەر نازانین شتەکە معنای چیە جارێک بەڕێزێک لێ پرسیم مناڵمان بووە مامۆسا ڕاوێژێکت پێ بکەم وتم فەرموو لە خزمەتە مەگە زانستم پێی بێ وتی وەڵی مناڵەکەمان بەتەماین ناوێکی بۆ دابنین نازانین ناوەکە شەرعیە یان شەرعی نیە وتم ناوەکە شەرعی و ناشەرعی ئەوەی ناوێکی سوک بێ مەعنای هەبێ لەسەر زمان ئاسان بێ گەش بینی پێوە بێ ڕەش بینی پێوە دیار نەبێ وتی وەڵا ناومان ناوە سینۆ وتم ئاخر سینۆ یعنی چی وتی وەڵا بە ناوی سینۆ هەمانەوە کردوە کە پزیشکی فیرعەون بووە بەڵام هەیەکەی لێ دەکەینەوە بۆ خۆمان کردومانە بە سینۆ بە ناوی ئەو زانا گەورە و هەماسە دوو کتێبی لەسەر دەرکراوە وتم بەڵێ خوێندومانتەوە بەڵام کاکی من سینۆها پیاوێک ڕێزدار لێنە ناو خەڵکە وتی، چۆن؟ کوڕە زۆر گەورە بووە لە عیلما. وتم، لە عیلما گەورە بووە، بەڵام عیلمەکەی لە خزمەتی فیرعەون و دارودەستەکەیا بەکار هێناوە. خۆ نەچووە خزمەتی هەژارانی پێ بکات، تا من بە شانازی بە کەسێکی زاناوە بکەم کە خزمەکەی لە، عیلمەکەی لە خزمەتی فەقیر و هەژارا بێ. تۆ شانازی بە ناوی زەلامێکەوە دەکەی کە عیلم و طبەکەی لە خزمەتی سەربڕینی مناڵانە بەکار هێناوە. خۆ هەر عیلم شەر نییە بێ ئەو عیلمە بۆ چی بەکارهێندراوە دە بۆ خۆیان بە بیرمان لەوە نەکردوتم برا دەبێ بیری لێ بکەیەوە تۆ شانازی ئەی بۆ بەناوی ئەحمەد و محەممەدەکەی خۆمانەوە ناکەی کە ئەو زانا گەورەیە کریستۆڤەر شامۆند گەورەترین زانای ئابووری جیهانی ناوی خۆی دەنێ ئەحمەد لەسەر تەلەڤیزۆنیش کابرات وڵا من ئامادەم کوڕەکەم ناونێم شاخەوان شانازی پێوە دەکەم بەڵام قەد ئامادە نیم ناوی نێم محەممەد ئاخر تۆ نەزانی چونکە تۆ نازانی ئەی ناخۆم ناوانە ناوی عەربی نین ئەمە ناوی زانایانی ئیسلام گەورە زانایان ئەم ناوانە بۆ خۆیان هەڵدەبژێرن. جا وتیان جەناب بۆ موسوڵمان بووی وتی ئیسلام شارەستانیەتە، ئیسلام زانستە، ئیسلام قسە لەگەڵ عەقڵ دەکا، ئیسلام بەختەوری دنیا و قیامەتە. ئەوە قسەی ئەو پیاوە گەورە زانایەیە. وە پاشانیش کۆتایی وتارەکەم بەوە دێنم کە ئومێدەوارم ئەو کەسانە بە خۆیاندا بچنەوە. چونکە بانگەشەی بێ دینی لەم کوردستانەی ئێمەدا بەتایبەت لەم هەلومەرجەدا زەربەیەکی گەورەمان لێ ئەدا بەڕێزان. زەربەمان لێ دەدا پێشێل کردنی دەستورێکە چونکە لە دەستورا ئێمە دینی ئیسلاممان قبوڵە پێشێل کردنی ڕێزگرتنی خەڵکانە لە جیهاندا چونکە ئێمە کە ئیعلانی بێدینی خۆمان کرد خەڵک هەر لە خۆوە لەم کوردە لە بەهانەیە ئەنفالیان دەکردین دەیانگوت بێدینین ئێستا تۆ بە زمانی خۆت بڵێی دژی قورئانم خەڵک بەهانەی دەست دەکەوێ باشە چ خزمەتێک بە کۆمەڵگاکەمان دەکەین سێیەم ئەمنی کۆمەڵایەتیمان نامێنێ وەڵای ئەم ڕێز و حورمەتەی کە ماوە ئەم ئەمانەتەی کە ماوە ئەم خەڵکە کە لە یەکتر ئەمینە کە حکومەت ئیجرائاتیشی پێ ناکرێ و خەڵک بۆ خۆی پیاوی چاکە هەی بەرەکەتی ئەم قورئانەیە وەڵا ئەم قورئانە لە ناوماندا ئەو ڕێز و حورمەتەی نەمێنێ ڕێز گرتن نامێنێ گەورە و بچوکی نامێنێ وەڵای شەرمی بیان باوک و ئەولاد نامێنێ با ئەم ئەمنە کۆمەڵایەتیەمان بە دەست گرتن بەم دینەوە بپارێزین خۆ ئەمەش قسەی من نیە وەکو مەلایەک گوێبگرن لە ئەلفن تۆفلەر کە ڕۆشنبیرێکی گەورەی ڕۆژئاوایە کتێبەکەی جەنابتان ڕەنبێ زۆرتان بینیبێتان سەد مەتر المستقبل کە لە یەک ساڵدا نۆ جار چاپکرایەوە بیست و حەوت ملیۆن نوسخەی لێ چاپکراوە بە هەموو زمانەکانی جیهان بە عەرەبی پێوەن سەد مەتر المستقبل ئا ئەو ڕۆشنبیریە دەڵێ مرۆڤ لە سایەی پێشکەوتنی تەکنەلۆژیای غەربا لە بواری مادیدا زۆر پێشکەوتووە بەڵام وێرانە لە ناخا، تووشی نەخۆشی ئایدز بوو، تووشی موخەدەرات و تلیاک کێشان بوو، تووشی کوشتنی خۆی بوو، تووشی ئینتیحار بوو، خەڵک ئەبێ فرسەتێک بدۆزێتەوانێ لەم تەنگەژە دەروونیە ڕزگار بێ. دەی ئەم تەنگەژە دەروونیە کە ئەم پیاوە هاواری بۆ دەکا، کە کتێبەکەی بیست و حەوت ملیۆن دانەی بە نۆ زما بە نۆ جار لێ چاپ کراوە، وەڵاهی قورئانەکە دەفەرمێ، قد جاءتکم موعظة من ربکم وشفاء لما فی الصدور. لە لایەن خواوە ئەو کتێبەتان بۆ نێردراوە کە قورئانە شیفای دڵ و دەروونەکانە ئەو شیفایە بەو قورئانە نەبێ نایە جا تۆ بڵێی دەرمانەکەم نایە بۆی زیاتر سینەمان بڕەخسێ بۆیە دەڵێین ئەو ڕۆژانەی کاتێک ویستم تەمەنی کورتی ژیانم هەروا نەڕوا دڵی تینوم مەزرایەک بێ پڕ بێ لە درەختی بڕوا ویستم کەشتی وێڵی ژینم کەناری دەریای لێ دیار بێ سەری ماندووم لە خەمی گومانی هەڵە و شەو نخونی و بیرکردنەوە هەتا هەتایە ڕزگار بێ ویستم خاوەن پەیامێک بم زۆر بە هێز بێ شوێنکەوتەی بەرنامەیەک بم وتە و کرداری پیرۆز بێ ویستم بێ ئامانج و مەبەست نەبێ کار و هەوڵدانم خەو و خۆراک و پۆشاکم یاسا و سنووری بزانم. ویستم ڕێگای هەنگاونانم ڕاستەڕێ بێ. چاو حەق دیدە و زمان وشەی ڕاستی پێ بێ. کەوتمە گەڕان. هەرچی بیر و بۆچوون هەبوو سەرم لێ دان. لای هەر یەکە بۆ ماوەیەک لەگەڵ فەرهەنگ و باسیدا کەوتمە دووان. تا سەرەنجام ئەوەی دڵم پێی تینوو بوو. ئەوەی گیانم لە پێناوی ڕێگەی دووری بۆ بڕیبوو. دوای ماندوو بوون حەوایەوە لە پاڵ ئیسلام. کێ دەیەوێ بحەوێتەوە با بێتە پاڵ ئیسلام، ئیسلامیش جێگای هەموومانی تێدا دەبێتەوە. یاڕەبی خوایە ڕەحممان پێ بکەی، خوایە هیدایەتمان بدەی، خوایە دڵەکانمان ئارام بکەی، خوایە لە تەنگژە دەروونیەکان ڕزگارمان کەی، خوایە بەرەکەتی خۆتمان بەسەرا ببارێنی یا ارحم الراحمین بەزەییت پێمانا بێتەوە ڕەحمەتی ئەو ئاسمانە بۆ سەر ئەم وشکە زەویە بنێری، ئەم زەویە چاوەڕێی ڕەحمەت و لوتفی تۆیە یاڕەب، یاڕەبی بارانی پەڵەی ڕەحمەتمان بۆ بنێری. یاڕەبی خوایە شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یاڕەبی خوایە لەبەر خاتی ئەو دەستە بە دەست نوێژانە ئەو کەسانی دوعایان لای تۆ قبوڵە یاڕەبی خوایە ئەوەی نەخۆشە شیفای بۆ بنێری ئەوەی دڵ بە خەمە خوایە دڵخۆشی کەی ئەوەی قەرزارە خوایە دەرگای ڕزق و ڕۆزی فراوانی لێ بکەیەوە عاقبەتی هەموو لایەکمان خێر کەی ئەوەی ماڵ و منداڵی ساڵحی هەیە خوایە بەرەکەت بخەیە ناو ماڵ و منداڵ و ئەولادیەوە یاڕەبی خوایە ئەوەی مناڵی نیە خوایە بە ڕەحمەتی خۆت مناڵی ساڵحی پێ ببەخشی عاقبەتی هەموو لایەکمان خێر کەی ئامین ئامین